خوا بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە، بۆی بەدیهێناون هاوسەران لە خودی خۆتان، هەروەها لە ئاژەڵیشدا جووتی داهێناوە، لە جووتبووندا ژمارەتان زۆر دەکات، هیچ شتێک بە وێنەی خوا نییە و ئەوە بیسەری بینایە. لەه مەقالیدو السەماوات والئەڕد یەبسوت الرزق لمن یەشاء ویەقدر. ئەو ئایینەی بۆ داناون کە فەرمانی داوە بە نوح و ئەوەش نیگامان کردووە بۆ تۆ و ئەوەش کە فەرمانمان داوە بە ئیبڕاهیم و موسا و عیسا کە لەسەر ئەو ئایینە بن بە ڕێک و ڕاستی و جیاوازی تێدا مەکەن زۆر قورس و گرانە بەلای هاوبەش دانەرانەوە ئەوەی ئەوانی بۆ بانگ دەکەیت خوا هەرکەسی بوێ هەڵی دەبژێرێ بۆ موسلمان بوون لای خۆی لا حجة بیننا وبینکم اللە یجمع بیننا وئلیه المصیر. کەواتە تۆ بۆ ئەوە بانگەواز بکە و ڕاست بە لەسەر ئاینەکەت بەو جۆرەی فەرمانت پێکراوە، وە شوێن ئارەزووەکانی ئەوان مەکەوە، وە بڵێ باوەڕم هێناوە بە هەر نامەیەک کە خوا ناردوویەتە خوارەوە وە فەرمانم پێدراوە کە دادپەروەر بم لە نێوانتاندا، خوا پەروەردگاری ئێمە و ئێوەشە، پاداشتی کردەوەی خۆمان بۆ خۆمانە و پاداشتی کردەوەی ئێوەش بۆ خۆتانە، هیچ بەڵگەیەک نەماوە لە نێوان ئێمە و ئێوەدا باس نەکرابێ، وما یدریک لعل الساعة قریب خوا ئەو زاتەیە کە ئەم قورئانەی بەڕاستی ناردووەتە خوارەوە وە تەرازووی ناردووە بۆ جیاکردنەوەی حەق و بەتاڵ وە تۆ چوزانیت لەوانەیە هاتنی ڕۆژی دوایی زۆر نزیک بێت ئایینێکیان بۆ داناون کە خوا ڕێگەی پێنەداوە، وە ئەگەر بڕیاری یەکجاری دەر نەچوایە لە نێوانیاندا بڕیار دەدرا بە لەناوبردنیان، وە بەڕاستی بۆ ستەمکاران سزای سەختی ئازاردەر هەیە. ترى الظالمین مشفقین مما کسبوا وهو واقع بهم وە ئەوانەی باوەڕیان هێناوە و چاکەکانیان کردووە لەناو باخچەکانی بەهەشتانێک دان لەلایەن پەروەردگاریانەوە هەرچیان بوێ بۆیان ئامادەیە ئەوەیە چاکە و بەخششی زۆر گەورە. ذلک الذی یبشر الله عباده الذین آمنوا وعملوا الصالحات ئەوانەی کە باوەڕیان هێناوە و چاکەکانیان کردووە، ئەی محەممەد صلی اللە علیه وسلم، بڵێ داوای هیچ پاداشتێکتان لێ ناکەم لەسەری مەگەر خۆشویستنی خزمایەتی، هەر کەس هەر چاکەیەک بکات چاکەی بۆ زیاد دەکەین بە چەند بەرامبەر، لە زەویدا ستەمیان دەکرد بەڵام خوا ڕزق و ڕۆزی بەو ئەندازە دەنێرێتە خوارەوە کە خۆی بیەوێ بەڕاستی خوا بە ئاگا و بینایە بە بەندەکانی. وهو الذی ينزل الغیث من بعد ما قنطوا وینشر رحمته وهو الولی الحمید وخوا ئەو زاتەیە کە باران دەبارێنێ لە پاش ئەوەی کە خەڵکی نائومێد بوون ان فی ذلک لآیات لکل صبار شکور ئەگەر خوا بیەوێ با ڕادەگرێ ئیتر کەشتیەکان بەسەر پشتی دەریاکەوە دەوەستن بەڕاستی لەوەی کە باس کرا چەندین بەڵگە و نیشانە هەیە بۆ هەموو ئارامگرێکی سوپاسگوزار و نوێژەکانیان بە چاکی ئەنجام داوە و کار و باری نێوانیان بە پرس و مەشووڕەتە و لەو ڕۆزییەی پێمان داون دەیبەخشن. والذین اذا اصابهم البغی هم ینتصرون و ئەوانەی کاتێ دەستدرێژییان لێ دەکرێت تۆڵەی خۆیان دەستێنن و سەر داناخەن. وە بەڕاستی کاتێ ئێمە لەلایەن خۆمانەوە بەهرەیەک بە کەسێ بچەژین پێی دڵخۆش دەبێ وە ئەگەر ناخۆشیەکیان تووش بێت بە هۆی کردەوەی خۆیانەوە ئەوە بەڕاستی ئادەمی پێ نەزان و سفلەیە. للە ملک السماوات والارض. وانک لتهدی الی صراط مستقیم. هەر بەو شێوە کە وەحی پێ دێ قورئانمان بۆ تۆ نارد ئەی محمد صلی اللە علیه وسلم بە فەرمانی خۆمان کە تۆ نەتدەزانی کتێب و ئیمان چییە بەڵام ئێمە ئەوەمان کردە ڕووناکییەک ڕێنموونی هەر کەسێکی پێ دەکەین کە بمانەوێت لە بەندەکانمان